ئەی پێغەمبەر بەردەوام لە خوا بترسە بە گوێی کافران و دووڕوەکان مەکە بێگومان خوا زانای کار بەجێیە. واتبع ما یوحی الیک من ربک ان الله کان بما تعملون خبیرا. وە بەشوێن ئەوە بکەوە کە لە پەروەردگارتەوە وەحی کراوە بۆت، بەڕاستی خوا بەوەی کە دەیکەن کان ذلک فی الکتاب مسطورا. پێغەمبەر لە خودی باوەڕداران بۆ خۆیان لە پێشترە، خێزانەکانیشی دایکی باوەڕدارانن و ئەوانەی بە نەسەب خزمی یەکترن مەگەر موسڵمان بن، لە قورئانی خوادا بۆ یەکتری لە پێشترن میرات لە یەکتر بەرن، لە ئیمانداران و کۆچکەران کە خزم نین، فأرسلنا علیهم ریحا وجنودا لم تروها وکان الله بما تعملون بصیرا. ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە بیر لە چاکە و بەهرەی خوا بکەنەوە بەسەرتانەوە کاتێ لەشکرێکی زۆرتان بۆ هات لە جەنگی خەندەقدا ئنجا ئێمە بایەکی بەهێزمان بۆ ناردن و لەشکری فریشتەش کە ئێوە نەتان بینین وە خوا بەوەی ئێوە دەیکەن بینایە. ان یریدون الا فرارا. وە کاتێ دەستەیەک لەو دوو ڕووانە وتیان، ئەی دانیشتوانی مەدینە، ئێرە جێی مانەوەتان نییە، دەی بگەڕێنەوە، وە کۆمەڵێکی تر لەوان مۆڵەتی گەڕانەوە لە پێغەمبەر دەخوازن، دەیانوت، خانووەکانمان بێ پارێزەر و ڕووت و کەلێناوییە، لە کاتێکدا واش نییە، کە دەیانوت، ئەوان تەنها مەبەستیان هەڵاتن بوو.